چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسووفی هیندی ناودار بەیدەبە، وەرگێڕانی لە عەرەبییەوە بۆ کوردی عومەر تۆفیق، خوێندنەوەی زانا عەبدولڕەحمان هاوبیر عومەر، میکس و مۆنتاژ سۆران عەبدوڵڵا، بەرزان قادر خەڵووز. ژیانی مرۆڤ پێویستی بە حەساندنەوە و پشوودان هەیە. هەروەک هەموو شتێکی تری سروشت کە لە گۆڕان و لادانایە. لەم دەمەدا کە سەدەی بیستەمە، خوێنەواران لە زۆر شوێنی جیهاندا کاتی بێ ئیشی بە خوێندنەوە بەسەرەبەن، بەوە هەندێک لە دەستباری قورسی ژیان ئەحەسێنەوە. ئەمە کتێبی کەلیلە و دیمنەیە. فەیلەسوفی گەورەی هیندی بەیدەبا دایناوە. پڕی کردووە لە چیرۆکی بەنرخ و قسەی خۆش و نەستەق و ڕامیاری تەواو و زانین و ئامۆژگاری بۆ هەموو کاروبارێکی مرۆڤ. لەسەر زمانی باڵندە و گیانەوەر ئەو شتانی وتووە لەبەر پاراستنی لە زۆرداران و تێنەگەیشتووان. ئەوەش لەسەر فەرمانی پادشای هیند دەبشەلیم کە ئەم کتێبە شوێنی شانازی ئەو بوو، بەجۆرێ کە گەورەی و سوودی گەیشتە گوێی کیسرا نەوشیروانی پادشای ئێران، ئەویش پزیشک و زانای گەورەی خۆی کە برزەوی ناو بوو ناردی بۆ هیند بۆ هێنانی ئەو پەڕاوە، ئەویش بە چەند سزا و ناخۆشیەک هەتا لەوێ بەنهێنی دەری هێنا و وەریگێڕایە سەر زمانی فارسی. لە سەدەی عەباسی بوێژی بەناوبانگ عەبدوڵڵا ئیبن موقەفع کردی بە عەرەبی، کە تا ئێستا جێگەی سەرسوڕمانی ڕەخنەگرانی عەرەبە. لە پاشا بوێژە بێگانەکانی گەلێ وڵات ئەم کتێبەیان وەرگێڕایە سەر زمانی نەتەوایەتی خۆیان لەبەر زۆری سوود و کەڵکی. منیش لە عەرەبیەوە کردم بە کوردی بە هیوای ئەوەی کە لە کاتی بێ ئیشی یان پێویستیدا بخوێندرێتەوە و سوودی هەبێ بۆ هەموو لایەک بە جۆرێ کە لە گەڵ ژیانی تازەی ئێستادا بگونجێ. ئەمە چاپی دووەمی کتێبەکەیە کە هەندێ بژارەمان کرد و چەند هەڵەیەکی چاپی کە لە چاپی یەکەمدا ڕوویدابوو، ناوی لێ ناوە کەلیلە و دیمنە. کە بەی دەبە لە سەر زمانی چوارپێ و باڵندە دایناوە لە بەر پاراستنی لە زۆردار و تێنەگەیشتوان و لە بەر جوان کردن و ڕازاندنەوەی بە وتەی جوان و پەندی بەرز کە سوودی هەبێ بۆ زانایان و ئەوانەی کەی خوێندنەوە و ئارەزوویەکەن عەلی شا باسیەوە کە کە چۆن شای ئێران کیسرا ئەنوشیروانی کوڕی قوبادی فەیروس فەرمانی دەرکرد بۆ بەرزەوەی پزیشک کە سەرۆکی پزیشکانی ئێران بووە بۆ دەرهێنانی ئەم کتێبە لە وڵاتی هیند وە چۆن برزەوەی پزیشک چووە هیند بوو بە هاوڕێی و پیاوەی کەم کتێبەی لە گەنجینەی شا بۆ دەرهێنا و بە شەو لەگەڵ هەندێک کتێبی زانایانی هیندا لە بابەت خوێندنەوەی ئەم کتێبە ئەڵێ کە مرۆڤ ئەبێ بە باشی سەرنج لە هەموو جۆرە وتەیەک بدا و و باش بیخوێنێتەوە و بە وردی تێی بگا. ئەگەر ئەوەی نەکرد بە ئامانجی خۆی لە مانای ئەم کتێبە ناگا. هەروەها باس یاتنەوەی بەرزەوەیەکە، خوێندنەوەی کتێبەکەش بە ئاشکرا باسی هۆی دانانی بەشێگەکە لەم کتێبەدا کە پێێ وترێ دەرگای بەرزەوەی پزیشک کە لە لایەن بزوری جەمهەریەوە نوسراوە کە سەرۆک وەزیرانی ئێران بووە باسی چۆنێتی بەرزەواکە لە کاتی لەدایک بوونیەوە هەتا ئەو کاتەی کە فێری زانین و هونەر و کاری ڕەوشت باشی بووە. ئەم بەشەی خستە پێش بەشی شێر و گا کە دەستپێکردنی کتێبەکەیە. عەلی شایەرانەڵێ، هۆی دانانی کتێبی کەلیلە و دیمنە کە فەیلسووفی هیندی بەیدەبا دایناوە ئەوەیە کە ئەسکەندەری زولقەڕنەینی ڕۆمی دەستی کۆتا کرد لە کاری پادشاکانی ڕۆژئاوا و ڕووی کردە وڵاتەکانی ڕۆژهەڵات بۆ داگیرکردنیان شەڕی لەگەڵ ئەوانە کرد کە ڕێگەی داگیرکردنیان نادا و پەیمانی ئاشتیە بەست لەگەڵ ئەوانەی کە لەگەڵیدا ڕێ کەوتن لەمانە بە زۆری پاشاکانی ئێران بوون کە ئەسکەندەر زاڵ بوو بەسەریاندا و پەرش و بڵاوی کردن لە پاشان بەرەو وڵاتی چین ڕۆیشت و بە خاکی هیندستاندا تێپەڕی و داوای لە پاشای هیند کرد کە سەری بۆ شۆڕ بکا، لەو کاتەدا هیند پاشایەک سەرۆکایەتیە کرد کە زۆر بەهێز بوو پێیانەوت فور، ئەم پاشایە کە زانیە سکەندەر بە تەواوی هێزی خۆیەوە هاتووە بۆ هیند ئەویش خۆی بۆ شەڕ ئامادە کرد خێرا لەشکری گەورەی پێکەوەنا، و لە ناو لەشکرەکەدا گەلێک فیلی شەڕکەر و شێریشی هەبوو کە ئەسکەندەر بەم لەشکرە بەهێزەی فوری زانی کە لەبەر زۆری ئەسپ لە شەوی تاریگە چوو و لە هیچ پاشایە گوێنەی ئەوی نەدیبوو لەبەرەوە لە شکاندنی لەشکرەکەی ترسا ئەگەر پەلە بکا بۆ شەڕکردن لەگەڵ فوردا وەگەگێڕنەوە ئەسکەندەر پیاوێکی فێڵاوی و زۆرزان بووە فەرمانی دا باڵکەندنی چاڵێک لە پێشی لەشکرەکەدا و کۆبوونەوەیەکی کرد و بانگی ئەستێرە ناسەکانی کرد و فەرمانی پێکردن کە ڕۆژێک دابنێن کە کامەرانی لەشکری تێدا بێ ئەوانیش ئەو کارەیان پێکێنا هەروا ئەسکەندەر بە هەر وڵاتێکدا تێ پەڕی وەستا و پیشەسازە ناودارەکانی هەموو پیشەسازیەکی گرنگی لەگەڵ خۆیدا برد بەم جۆرە سکەندەر و بە زیرەکی خۆی داوای لە وەستاکان کرد کە سپێکی لەمس بۆ دروست بکەن کە ناوەکەی بۆش بێ لەسەر ئەم ئەسپە پەیکەری پیاوێک دروست بکرێ و لەسەر ڕەوڕەوە بڕوا کە پاڵی پێوە بنێن بە خێرایی بچێتە پێشەوە. فەرمانی دا کە ناوەکەی پڕ بکرێ لە نەوت و گۆگرد و بخرێتە پێش ناوجەرگەی لەشکرەکە و لە ناوەوە ئاگری تێ بەربدرێ لە کاتی شەڕدا. ئەم کارە تەواو بوو. ئەو ڕۆژەش ئەستێرەناسەکان دایان نابوو نزیک بۆوە. لەو کاتەدا کە پیاوەکانی ئەسکەندەر کە ناردبوونی بۆ لای فور کە بە بێ شەڕکردن سەری بۆ شۆڕ بکا هاتنەوە و وەڵامی توندوتیژی پادشای هیندیان بۆ هێنا، لەو وەڵامەدا دیار بوو کە خۆی ئامادە کردبوو بۆ شەڕێکی گەورە. ئەسکەندەر کە زانی کەوا فور ئامادەی شەڕە، ئەمیش لەشکری خستە گەڕ. پادشای هیند فیلەکانی خستبووە پێش لەشکرەکەیەوە. سەربازەکانی ئەسکەندەر ئەسپە مسەکەیان پاڵ پێوە نا لەگەڵ پەیکەرە سوارەکاندا. فیلەکان پەلاماری ئەسپەکەیان دا و لمۆزیان تێوە ئاڵاند لەبەر گەرمی ڕاپەڕین و هەرچی سوار هەبوو بە سەریانەوە خستیانە خوارەوە و بە پێشێلەیە نۆڕیان کرد هەرچی هاتە ڕێیان بەسەریدا ڕۆیشتن بەم جۆرە لەشکرەکەی فور پەرش و بڵاو بۆوە ئەسکەندەر و لەشکرەکەی شوێنیان کەوتن و زۆریان لێبریندارکردن لەو کاتەدا ئەسکەندەر هاواری کرد ئەی پادشای هند خۆتم بۆ دەربخە و واز بێنە لە سەرباز هەر کامێکمان زاڵ بووین بەسەر ئەوی ترمانا با لەشکرەکەی سەرکەوتوو بێ. کەفور ئەوەی بیست بە هەلی زانی بۆ لە ناو بردنی ئەسکەندەر. لە پاشان هەر دووکیان لە سەر پشتی ئێسپەکانیان چەند سەعاتێ شەڕیان کەرد بەڵام کەسیان زیانیان بە یەکتر نەگەیاند. کە ئەسکەندەر ئەم کارە ماندووی کرد ئیتر چاری نەما و بە دزیەوە دەنگە دەنگێکی خستە ناو لەشکرەکەیەوە کە دەشت و دۆڵ دەنگی دەدایەوە. فور ئاوڕی دایەوە و چونکە ئەوەی بە فێڵێک زانی کە لە ناو لەشکرەکەیدا ڕووی دابێ. ئەسکەندەر خێرا دای بە تەپڵی سەریدا و لە سەر زین خستیە خوارەوە. کە یندیەکان بینیان چیان بە سەر هات بە جارێک پەلاماری ئەسکەندەریان دا و شەڕێکی وەیان لە گەڵ کرد کە مردنی بە لاوە خۆشتر بوو. ئەسکەندەر بڕیاری دا کە بە چاکی لەگەڵیاندا بجوڵێتەوە و بەم جۆرە بەسەریاندا سەرکەوت و وڵاتەکەیانی داگیرکرد و پیاوێکی لە باوەڕپێکراوەکانی خۆی کرد بە پاشا بەسەریانەوە و وە خۆی لە هیند مایەوە هەتا هەرچی پێویست هەبوو هەمووی جێبەجێ کرد لە پاشان بەجێی هێشت و بەرەو چین کەوتەڕێ کە ئەسکەندەر خۆی و لەشکرەکەی لە هیند دوورکەوتنەوە هیندیەکان بەرامبەر بەو پیاوەی ئەسکەندەر هەڵگەرانەوە و پەیمانیان شکاند و وتیان ئەمە لەگەڵ ڕامیاری ئێمەدا ناگونجێ کە کەسێک سەرۆکایەتیمان بکا لە خۆمان نەبێ لە پاشان کۆبوونەوە و پیاوێکیان لە شازادەکانی خۆیان کرد بە پاشا کە پێیانەوت دەبشلیم ئەو پادشایی کە ئەسکەندەر بۆی دانابوون دەریان کرد. کاتێک کە دەبشلیم کاری پادشایەتی کەوتە دەست و لەسەر تەخت جێگیر بوو لە خۆی بایی بوو، پەلاماری پادشاکانی دەوروپشتی ئەدا و هەمیشە سەرکەوتوو بوو. بە جۆرێک کە دەست و پەیوەندی هەموو لێی کەوتبوونە ترسەوە. ئەویش کە خۆی بەو گەورەییە بینییەوە ئیتر گوێی نادا بە کاروباری وڵات. بە چاوێکی سووک سەیری گەلی ئەکرد و ڕۆژ بە ڕۆژ خراپترە بوو هەر بەم جۆرە مایەوە و لەو دەمەدا پیاوێکی فەیلەسوف هەبوو لە بەراهیمیەکان کە لە زۆر کاروباردا پرسی پێکرا و و لەسەر قسەی ئەو کارە کرا پێیان وت بەیدەبا کە بەیدەبا پاشای هیندی بەو جۆرە دی بیری کردەوە بۆ دۆزینەوەی چارێک کە بیخاتە سەر ڕێی ڕاست لەبەرەوە قوتابیەکانی کۆکردەوە و پێی وتن بزانن کە من زۆر لە کاری دەبشلیم بیرم کردۆتەوە لە چوونە دەرەوە لە دادپەرستی و ڕەوشتی باش و گرتنی ڕێگەی چەوت بەرامبەر بە گەل ئێمە گەرم کارانە بخەینە پشت گوێ تووشی خراپابین و لە تێنەگەیشتوان کەمتر سەیرمانەکرێ ئێمە ناتوانین نیشتیمان و نەتەوەی خۆمان بەجێ بهێڵین و ناشتوانین کە دژی بوەستین و بە زمانمان نەبێ خۆتان ئەزانن دراوسێیەتی شێر و سەگ و مار و گا بەرامبەر بە پاکی نیشتیمان و ژیان خۆشی زۆر لە خۆ کردنە پیاوی زانا بێ پارێزگاری لە خۆی بکا وەک بیستومە کە فەیلەسوفێک نامەیەک بۆ قوتابیەکەی نووسێوەڵێ هاوڕێتی پیاوی خراپ وەک سواربوونی دەریاوایە ئەگەر پیاو لە خنکان ڕزگاری بوو لە ترس ڕزگاری نابێ. ئەگەر پیاو بە دەستی خۆی بکەوێتە تەنگ و چەڵەمەوە لە ڕیزی ئەوانە دانرێ کە مێشک و دەروونیان نییە، چونکە ژیانی چوار پێیی هەر لە بناغەوە دانراوە لەسەر زانین لە پەیدا کردنی سوودی ژیان و خۆ دوورخستنەوە لە مردن. هەر لەبەر ئەوەیە کە نایەنبینین خۆیان بخەنە تەنگ و چەڵەمەیەکەوە کە بە تەواوەتی لەناو بچن. هەر لەبەر ئەم کارە بوو کە ئێوەم بانگ کرد، چونکە پشتم بە ئێوە بەستووە و ئێوە کەسی منن و جێگەی متمانەی منن، چونکە پیاو کە گوێ لە کەس ڕانەگرێ لە ناوەچێ و و کەس یارمەتیدەری نییە، بەڵام پیاوی ژیر و دانا بە ژیری کاروبار بەڕێوە ئەبا کە بەو جۆرەی بە وڵاخ و سەرباز بەڕێوە نابرێ، بۆ ئەمەش پەند و سەرگورشتەیەک هەیە. پەندەکە بەم شێوەیە دەست پێکات. ئەگەرنەوە کوڵاو کوڕەیەک هێلانەی لەسەر ڕێگەی فیلێکدا دروست دەکا و هێلکاکە هەموو جارێ فیلەکە بۆ ئەو خواردنەوە تێپەڕێ ڕۆژێک بەسەر هێلانەکەیدا ڕۆیشت هێلکەکانی پلیشاندەوە و بەچکەکانی کوشت کوڵاو کوڕەکە هاتەوە و چاوی بەمەکەوت زانی ئەمە کاری فیلەکەیە فڕی هەتا نیشتەوە بەسەر سەریەوە و بە گریان پێیوت ئەی پادشای گەورە بۆچی هێلکەکانت پلیشاندمەوە و بەچکەکانت کوشتم خۆ من دراوسێی ئێوە بووم ئایا لەبەر بچووکی و کەم هێزی من بوو ئەوەتان کرد فیلەکە وتی بەڵێ لەبەر بچووکی و بێهێزی تۆوام کرد کوڵاو کوڕەکە ڕۆیشت بۆ لای ماڵی کۆمەڵێک باڵندە و سکاڵای خۆی بۆ کردن ئەوانیش وتیان ئێمە باڵندەی هەژارین لە بەرامبەر فیلێکی وا گەورەدا چیمان پێکرێ لە پاشان چوو بۆ لای قەلەڕەش و پێی وت، با بچین بە دەنووب هەر دوو چاوی هەڵکۆڵین، لە پاشا خۆم فێڵی تری لێ ئەکەم، لە سەر ئەم کارە پێک هاتن. چوون هەر دوو چاوی فیلەکەیان کوێر کرد. ئیتر فیلەکە ڕێی ئاو خواردنەوەی بۆ نادۆزرایەوە. کوڵاوکوڕەکە چوو بۆ لای بۆقەکان و سکاڵای خۆی کرد کە ئەو فیلە چ زوڵمێکی لێ کردووە. وتیان ئێمە بۆقی بێ دەسەڵاتین، بەرامبەر بە فیلێکی گەورە چیمان لە دەست دێ؟ وتی حەزەکەم بچنە چاڵێکی نزیک و دەست بکەن بە قیڕەقیڕ، ئەویش بە ئاوی تێگا و خۆی تێفڕێدا. بۆقەکان گفتیان دایە و چوون دەستیان کرد بە قیڕەقیڕ. فیلەکە کە تینوێتی کاری تێکردبوو بەرەو دەنگەکە ڕۆیشت و بە ئاو تێگەیشت، خۆی فڕێدایە ناو چاڵەکە و ئیتر نەیتوانی خۆی دەرباز بکا کوڵاو کوڕەکە تە سەری و پێی وت هەی زۆر دار بەێزی خۆت بایی بوویت بە چاوی سووک سەیری منت دەکرد بڕوانە بم بچووکیی خۆمەوە چیم پێ کردی کە بەیدەبا لە قسەکەی بۆوە وتی ئەمەوێ هەر یەکە لە ئێوە ڕای خۆی دەربڕێ لە بابەت چوونی منەوە بۆ لای ئەم پادشا زۆردارە بە جارێک گوتیان، ئەی زانای گەورە، فەیلەسوفی بەڕێز، تۆ پێش ڕێڕەوی ئێمەی، ئەبێ بیری ئێمە چی بێ بەرامبەر بە بیری تۆ و زانینی ئێمە چی بێ بەرامبەر بە زانینی تۆ؟ بەڵام هێندا زانین کە مەلەکردن لەگەڵ تیمساحدا لەناوچوونە و گوناهی ئەو کەسە بەملی خۆیەتی، ئەو کەسەی کە زەهر لە دەمی مار دەهێنێ و ئەی خوا بە خۆی تاقیەکاتەوە گوناهی مارەکە چیە وە ئەوەی کە چێتە سەر شێر لە لانەدا لەوە دڵنیا نیە کە پەلاماری نەدا ئێستاش خۆ دەزانی کە ئەم پارچایە لە هیچ ناترسێ ئێمەژە ترسین تووشی سزا و ئازار بی و ئێمەش بکەوینە تەنگ و چەڵەمەوە بەیدەبای فەیلەسوف وتی قسەکانتان زۆر جوان بوو ئەوەش بزانن کە پیاوی ژیر و نەترس پرس بە گەورە و بچوک ئەکا و لەم جۆرە کارانەدا شەرم ناکا چونکە تەنها قسەی یەک کەس کەڵکی لێ وەرناگیرێ بەڵام من چارە و ڕێگەم دۆزیوەتەوە و بڕیارم داوە خۆم ئامادە کردووە کە بچمە لای کە هاتمە دەرەوە بە کۆمەڵ وەرن بۆ لام بەیدەبا ئەمەی وت و بەجێی هێشتن ئەوانیش لە خودا پاڕانەوە کە لە پادشای زۆردار ڕزگاری بێ بەی دەبا ڕۆژێکی هەڵبژارد کە بچێتە لای پاشا وەج لە پەڵاسەکەی لەبەر کرد کە لە مووی ڕەش تەنرا بوو جلی بەراهیمە بوو ڕۆیش لە دەرگای پاشا ڕاوەستا و پاسەوانەکەی تێگەیاند کە کەسێک کاتووە و ئامۆژگاری بۆ پاشا هێناوە پاسەوانەکان پاشایان تێگەیاند و ئەویش فەرمانی کرد کە بێتە ژوورەوە بەیدەما ڕۆیشتە ژوورەوە و ڕاوەستا و سەری خستە سەر زەمی و لە پاشا ڕەق ڕاوەستا و هیچ قسەی نەکرد. دەبەشلیم لەم بێدەنگ بوونەی بەیدەما بیری کردەوە و لە دڵی خۆیدا وتی، ئەم پیاوە لەبەر دوو شت زیاتر نەهاتووە، لەبەر هەژاری یان کارەساتێکی بەسەردا هاتووە کە لە توانایدا نییە، وتی ئەگەر پاشایان لە وڵاتی خۆیاندا گەورە بن زانایان گەورەترن چونکە ئەوان بە زانین لە پادشا دەوڵەمەندترن بەڵام پادشا هەرگیز بە ماڵ بەرامبەرکەی زانینی پێناکرێ زانین و شەرم کردن دوو هاوڕێی خۆشەویستی یەکن لە یەک جیانابنەوە ئەگەر یەکێکیان نەما ئەوی تریش نامێنێ وەک دوو هاوڕێی خۆشەویست کە یەکێکیان لەناو چوو ئەوی تریش ژیانی لێ تاڵە بێ ئەوەی شەرم لە زانا نەکا و ڕێزی نەگرێ مێشکی نییە و بە نەزان دەرەکەوێ پاشا سەری بەرز کردەوە و پێی وت ئەی بەی دەبە ئەتبینم کە قسە ناکەی و وە باسی پێویستی خۆت ناکەی من وتم، لەوانەیە کە ترسێک یان سەرسوڕمانێک گرتبیتی، لەبەر ئەوەیە کە دەمێکە وەستاوم. وتم ڕەنگە لەبەر کارێک نەبێ نەهاتبێتە ئێرە. لەبەرئەوە پرسیاری ئەم هاتنەت لێ ئەکەین، ئەگەر زۆریان لێ کردبی، بە زووترین کات مافت بۆ وەرەگرین و ئەگەر کارێکی گێتی هەبێ، هەرچۆنێک بتەوێ بۆت جێبەجێ ئەکەین. وە گەر لە بابەت کاروباری وڵاتەوە بێ کە پادشا ناتوانێ بیبەخشێ بەپێی خۆی سزای بۆ دانێم وە گەر لە بابەت کاروباری گەلەوەیە لەسەر قسەی تۆ سەیری چاکەیان ئەکەم چونکە زانایان هەمیشە فەرمانیان بە چاکە داوە بەڵام تێنەگەیشتوان دژی ئەم قسە ئەکەن ئەوە من ڕێگەم دای خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بەسەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.